هەتا هەزار و نۆ سەد و حەفتا و شەش ی زایینی. ماوتسیتۆنگ پێشڕەوی پارتی کۆمۆنستی چینی کرد. بە لێهاتوویی توانی خۆی بگەێنێتە دەسەڵات و بیست و حەوت ساڵیش سەرۆکاری گۆڕانکاری بکات لە وڵاتدا. ساڵی هەزار و هەشت سەد و نەوەد و سێ ی زایینی لە گوندی شوهانی سەر بە هەرێمی هاتان هاتووەتە جیهانەوە. باوکی جوتیارێکی خۆشگوزەران بووە. ساڵی هەزار و نۆ سەد و یازدە ی زایینی ماو لە تەمەنی هەژدە ساڵیدا بوو کە شۆڕش بەرپا بوو لە دژی بنەماڵەی پاشایی بنەماڵەی شینگ کە هەر لە سەدەی حەڤدەهەمەوە دەسەڵاتی داکوتابوو. لە چەند مانگێکدا تەخت و تاراجی پاشا ڕوخێنرا و ڕژێمی کۆماری کاروباری وڵاتی دەبرد بەڕێوە. بەڵام لە بەدبەختی شۆڕشەکە سەرکردەکانی ئەوەندە جەربەزە و کارامە نەبوون تا بتوانن بنچینەیەکی پتەو و دەسەڵاتێکی چەسپاو و یەکگرتوو دابمەزرێنن لە چیندا. ئیتر هەر لەو ساڵانەوە تاکوو ساڵی هەزار و نۆ سەد و چل و نۆ ی زایینی پڕ بوو لە ئاژاوە و بێ ئارامی و جەنگی گەل. ماو کە وەک لاوێکی چەپڕە و لە بیرە سیاسییەکانیدا خۆی دەبینیەوە، لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و یەک ی زایینیدا بووە یەکێ لە دامەزرێنە سەرەکییەکانی پارتی کۆمۆنیستی چین. زۆر بە سستی و هێواشی گەیشتە پلەی سەرکردایەتی. ئەویش لە ساڵی هەزار و نۆ سەد و سی و پێنج دا ڕوویدا. هەر لە سەرەتای هەزار و نۆ سەد و سی و پێنج ی زاینیەوە کە ماو جڵەوی سەرکردایەتی پارتی کەوتە دەست ئیتر ئەوەندە تر هێز و توانای پەیدا کرد و بێ باکانە کەوتە بەرە بەرەکانی دەوڵەت. ساڵی هەزار و نۆ سەد و چل و حەوت ی زاینی، پارت خۆی گورج کردەوە و گوڕی دایە خۆی بۆ جەنگ لە دژی دەسەڵاتی نیشتیمانی، کە شان کای شیک بەڕێوەی دەبرد. ساڵی هەزار و نۆ سەد و چل و نۆ ی زایینی سوپاکانی گەل تەواو سەرکەوتنیان بەدەست هێنا و دەسەڵاتی خۆیان داکوتا لە خاکی چیندا. لەودەمەی کە ماو دەسەڵاتی گرتە ئەستۆ، چین لە بارێکی زۆر ناهەمواردا بوو. جەنگی گەلی کە نزیکەی سی و شەش ساڵی خایاند وڵاتی خستبووە هەژاری و دواکەوتووییەوە. زۆربەی گەل نەخوێندەوار بوون. چین ئابەم چەشنە دەچەرخا و گوزەرانی دەکرد. ئەو کاتەی کە ماو دەسەڵاتی لەدەست دابوو تەمەنی پەنجا و شەش ساڵ بوو. زۆر سڵی دەکردەوە لەوەی کە نەتوانێ بەسەر ئەو کۆسپانەدا زاڵ بێت. بەڵام بە هێمنی و کۆڵنەدانی توانی ئەو کۆسپانە ببڕێت، ئەویش بە چەند هەنگاوێکی بوێر و ئازایانە، وەک بە پیشەسازکردنی وڵات، بایەخ و پەروادانێکی بێ پایەن بە خوێندن و چارەسەرکردنی باری تەندروستی. ئەم کارانەی وە نەبێ بۆ چینی دواکەوتوو ئیتر بەس بێت، بەڵکو چاوەڕوانی هەنگاوی دوەمی لێ دەکرا، ئەویش گۆڕینی باری ئابووری لە ڕژێمێکی سەرمایەداریەوە بۆ سۆشیالیستی، گۆڕینی باری سیاسی وڵات بۆ بارێکی دیکتاتۆرانە، هەروەها توانی شۆڕشێکی کۆمەڵایەتی بسازێنێت. هەوڵی ئەوەی دەدا کە باری خێزانی چینی بگۆڕێ بە چەشنێک کە هەریەکێ لە ئەندامانی خێزان هەست بە خۆبەستنەوەی بکا بە دەوڵەتەوە زیاتر وەک بە خاوخێزانەوە. ئەم هەنگاوەی کارێکی زۆر گەورەی کردە سەر چین. چونکە چین نەریت و ژینگاریان ناسراوە بە خۆبەستنەوەیان بە خێزانەوە. سەرەڕای ئەوەیش بانگەوازێکی پڕوپاگەندەی لە دژی ئامۆژگارییەکانی کۆنفۆشیۆس بڵاوکردەوە. ئەم هەڵمەتەی تا ڕادەیەک سەرکەوتنی بەدەستهێنا. ماو کەڵەمێرێکی چین بوو لە ساڵەکانی هەزار و نۆ سەد و چل و نۆ ی زایینی تا هەزار و نۆ سەد و حەفتا و شەش ی زایینیدا، یەکێ لە پڕۆژەکانی کە لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا ی زایینیدا دەستی پێکرد، ناسراو بوو بە زڵەبازێک بۆ پێشەوە. زۆر لە لێکۆڵەران و چاودێران سەرکەوتنی ئەم پرۆژەیان خستبووە گومانەوە، چونکە بریتی بوو لە بەکارهێنانی توندڕەوی لە شێوەکانی ڕێگەی بەرهەم لە گونددا، ئەگەرچیش ئەم پرۆژەیە لابرا لە بەرنامەی شۆڕشدا. پرۆژەی دووەمی بریتی بوو لە شۆڕشی ڕۆشنبیری، کە ئەمەیش لە ساڵی هەزار و نۆ سەد و شەست ی زایینییەوە دەستی پێکرد. ئەم شۆڕشە جەنگێکی گەلی بوو دژ بە ڕەفتاری بیرۆکراتی لە نێو ڕیزەکانی پارتدا. سەیر ئەوەیە کە ماو لە تەمەنی پەنجا ساڵیدا بوو کە بڕیاری ئەم پڕۆژەی دەرکرد، کەچی لە تەمەنی حەفتا ساڵیدا خرایە گەڕ. هەروەها لە تەمەنی نزیک هەشتا ساڵیدا نزیکبوونەوەی سازاند لەگەڵ وڵاتە یەکگرتووەکانی ئەمریکادا. ماو لەو بڕوایەدا بوو کە کرێکارانی پیشەسازی لە شارەکاندا بنکەیەکی بەهێز و پتەو پێکدەهێنن بۆ پشتگیری و ڕاگرتنی دەسەڵاتی پارت. بەڵام ئەو ڕێبازەی گۆڕی و هێزی جوتیارانی خستە بری پەراوێکی تەواویدا بە گۆڕانکاری کشتیاری و ژیانی گوندەکی. لێرەدا دەبێ ئاوڕێک لە مێژوو و پەیوەندی بە شۆڕشی چین بدەینەوە. ئەوەیش کە مەبەستمانە بیخەینە ڕوو ئەوەیە کە دامەزرێنەری کۆمۆنیستی لە ڕووسیادا لینینە. لەبەر ئەوە دەبێ ئەو ڕاستییە ون نەکەین کە ڕێبازی لینین زۆر کاریگەر و ڕێخۆشکەر بوو بۆ دامەزراندنی کۆمۆنیستی لە چیندا. جا لە ڕاستیدا پۆلاندنی کەسێکی هاوچەرخی وەک ماو زۆر گرانە، چونکە نازانین ئەنجامی کاردانەوەکانی بۆ گەلی چین لە پاشەڕۆژدا چۆن دەبێت. بەڵام هەر چۆن بێ دەتوانرێت لە گەڵ شی هوانگ تی بەراورد بکرێ. چونکە هەر کامێکیان بگرین سەیر دەکەین بۆ زنجیرە گۆڕانێکی شۆڕشگێری تێکۆشاوە لە چیندا. جا هۆی دانانی شی هوانگ تی لە ئاستێکی بڵندتر لە ماو ئەوەیە کە شی نزیکەی بیست و دوو سەدەیەک کاریگەر بووە لە چیندا. بەڵام دەسەڵات و کاریگەری ماو جارێ نازانرێ.